پاش ئەوە ئەو تۆوەمان کرد بە پارچەیە خوێن، پاشان ئەو پارچە خوێنەمان کرد بە پارچەیە گۆشت، پاش ئەوە ئەو پارچە گۆشتەمان کرد بە ئێسقان، ئەوجا گۆشتمان کردە بەری ئێسقانەکە، ئەوجا کردمان بە دروستکراوێکی تر کە ئەو مناڵەیە لە منداڵدانی دایکی دێتە دەرەوە و لە دایکەبێ، ماشەڵڵا چەند گەورە و پیرۆزە خوا کە جوانترین دروستکەرێکە بە خەیاڵی ئادەمیزادا بێت. بەڕاستی هەیە بۆ ئێوە ئەی نەوەی ئادەمیزاد پەند و ئامۆژگاری لە ئاژەڵ و وشتر و ڕەشەوڵاخدا کە باوەڕ بە خوا و بە نیعمەتی خوا بکەن ئەوەتا شیری ناوسکیانتان دەرخوارد دەدەین بیخۆنەوە و سوودی زۆریان تیایە بۆتان وەک جووت پێکردن و بار پێ بردنی هەندیکیان و پێست و خوری هەندیکی تریان و لێیشیان ئەخۆن کە ئەوەتا سەریان ئەبڕن و گۆشتەکەیان ئەخۆن. جا کۆمەڵەی پیاوە گەورەکانی قەومەکەی کە کافر بوون وتیان، ئەم نوحە لە بنیادەمێکی وەک ئێوە بەولاوە نییە، ئەیەوێ خۆی بەم ئیدیعای پێغەمبەرێتیەی بەسەر ئێوەوە گەورە بکا، ئەگەر خوا بیویستایە پێغەمبەرێ بنێرێتە سەرتان، فریشتەیەکی بە پێغەمبەری ئەناردە سەرتان نەک بنیادەمێکی وەک نوح، ئێمە شتی وامان لە باوک و باپیرانی پێشووی خۆمانەوە نەبیستووە کە نوح ناوێ خوا بە پێغەمبەری ئەینێرێتە سەرمان. ئەم نوحە لە پیاوێ بەولاوە نیە کە شێتیەکی لەگەڵە ئەگینا ئیدیعای وای نەئەکرد ماوەیە لێی گەڕێن و تەحەمولی بکەن و چاوەڕوان بن بەڵکو بێتەوە سەر خۆی و دەستبەرداری ئەم جۆرە قسە و ئیدیعایانە ببێ. قال رب انصرنی بما کذبون. جا کاتێ کە فەرمانی ئێمە هات کە سواری کەشتیەکە ببێ و تۆفانەکە گەیشتە ڕاددەیەک تەنوری نان کردن ئاوی لێ هەڵقوڵێ لە هەر نێر و مێیەک لە گیانداران دوانی تێبخە و ماڵ و مناڵی خۆیشتی تێبخە ئەوانەیان نەبێ کە پێشتر فەرمانی خنکانیان دەرچووە و لە بارەی ستەمکارانی گۆ بۆ فەرمانی خوا شل نەکردووەوە هیچ مال لەگەڵ مەڵێ و تکا بۆ کەسیان مەکە ئەوانە بێگومان لە ئاوا نوقم ئەکرێن. ئەم کابرا کە ئیدیعای پێغەمبەرایەتی ئەکا لە مرۆیەکی وەک ئێوە خۆتان بەو لاوە نیە ئێوە چی ئەخۆن ئەویش لەوە ئەخوا و چی ئەخۆنەوە ئەویش هەر لەوە ئەخواتەوە گوایە پێغەمبەر ئەبێ مرۆیەکی تایبەتی بێ و لە چەشنی ئەم خەڵکی خوایە نەبێ. ئێمەیش چینێ لەو ئوممەتانەمان ئەفەوتاند و چینێکی ترمان بەدوایا ئەهێنا و ئەمان کردن بە مایەی قسەی سەرزاری خەڵکی تر کە لێیان ئەدوان و سەرگوزشتەیانیان ئەگێڕایەوە چۆن پێغەمبەریان ئەهاتە سەر و چۆن بە درۆزنیان دائەنا و چۆن بەربادمان ئەکردن سا خوا کەسانی بێ باوەڕ هەر دوورتر بخاتەوە لە ڕەحمەتی خۆی. ذات قرار ومعین عیسای کوڕی مەریەم و دایکیمان کرد بە نیشانەی گەورەیی و خوایەتی خۆمان و نیشتەجێمان کردن لە بەرزاییەکی وادا بۆ نیشتیمان بشێ و سەرچاوەی ئاوی سافی هەبێ. خێرو بێریان بەو بۆ زۆرەکەین؟ حاشا، ئەوان شعوریان نییە و هەست ناکەن کەوا ئەو زۆرکردنی ماڵ و کوڕە بە دەمەوەدان و جڵەو بۆ شۆڕکردنە و خێرو بێر زیادکردنی ڕاستی نییە. ان الذین هم من خشیة ربهم مشفقون ئەوانەیش کە هەرچی لە ڕێی خوادا ئەبەخشن لە حاڵێکدا ئەیبەخشن لەوە ئەترسن کە خوا لێیان قبوڵ نەکا چونکە ئەوان سەرەنجام ئەگەڕێنەوە بۆ لای خوا و پێویستیان بەوە هەیە پێش مردنیان خێراتیان کردبێ و لای خوا بۆیان نووسرابێ. ئولائیک یسارعون فی الخیرات وهم لها سابقون وەک باوک و باپیرە پێشوەکانیان ئەترسان کە پێغەمبەرانیان لە خواوە هاتبووە سەر. ئەم لەم یەعریفو ڕەسولەهم فەهم لەه مونکیڕون. یا پێغەمبەرەکەی خۆیان ناناسن بەو دەسپاکی و ڕاستگۆیی و ڕەوشت بەرزی و زاناییەدا کە هەیەتی لەگەڵ ئەوەیش کە خوێندەوار نییە و لەبەرئەوە ئینکاری ئیدعای پێغەمبەرایەتیەکەی ئەکەن و باوەڕی پێناکەن. یا ئەڵێن ڕەگێکی شێتی پێوەیە بۆیە گوێ لە قسەی ناگرن، نەخێر هیچ کام لەوانە نییە و ئەو شتی ڕاست و دروستی لای خواوە بۆ هێناون، بەڵام ئەوان بەشی زۆریان خۆشیان لە ڕاستی نایە بۆیە بە گوێی ناکەن. ولو اتبع الحق ئەگەر حەق و ڕاستی شوێن ئارەزووی ئەوان بکەوتایە و هەرچی ئەوان ئارەزوویان لێ بوایە حەق و ڕاستی بوایە ئاسمانەکان و زەوی و چیان تیایە هەموو تێکەچوون بەڵام مەسەلەکە ئەوەیە ئێمە ئەو پەند و ئامۆژگاریەمان هێنانە سەر کە بێداریان ئەکاتەوە و ئەوانیش لە پەند و ئامۆژگاری خۆیان لوتەلان. ئێمە بەڕاستی گرفتاری ئازار و سزامان کردن مەبەستی لە شکست خواردنی کافرەکانە لە ڕۆژی غەزای بەدرا کەچی هێشتا بچوکی و ملکەچی خۆیان بۆ خوای خۆیان پیشان نەداوە و نایشپاڕێنەوە لە خوا کە لەو تاوانی ملکەچ نەکردنەیان خۆش بوێ قلیلا ما تشکرون. خوا ئەو خوایە گوێی داونەتێ پێی ببیسن و چاوی داونەتێ پێی ببینن و دڵی داونەتێ بیری پێ بکەنەوە کەچی ئێوە لەگەڵ ئەم گشتە نیعمەتەیشا زۆر کەم وائەبێ سوپاسی خوای خۆتان بکەن خوا مناڵی بۆ خۆی ڕانەگرتووە چونکە کەسی لە وێنە نییە و هیچ خوایەکی لە خۆی بەولاوەیشی لەگەڵ نەبووە و نییە ئەگەر خوایەکی کەی لەگەڵ بوایە و هاوبەشی هەبوایە هەر خوایەک لە خوایەکان بەشە دروستکراوی خۆی ئەبر بۆ خۆی ئەبوو بە شەڕیان و ئەچوون بە گژ یەکدا و هەندێکیان زاڵ ئەبوون بەسەر هەندێکیانا خودا پاک و دوورە لەو قسە پڕوپوچانەی ئەو هاوبەش بۆ خوا دانەرانە ئەیانڵێن و دێن بە دەمیانا. نەخێر ئەمە نابێ و ئەم قسەی ئێستە ئەیکا قسەیەکی ڕووتە ئەیڵێ و بە دەمیا دێ و بەڕاستی نییە و ئەگەر بگێڕرێتەوە بۆ ژیان هەر لەسەر پێودانەکەی جارانی ئەڕوا و ئەمانە عالەمێکی بەرزەخی نێوان مەرگ و زیندوو کردنەوەیان لە پێشە تا ئەو ڕۆژەی لە قیامەتا زیندوو ئەکرێنەوە درێژە ئەکێشێ. جوندوبی کوڕی عەبدوڵڵا ڕەزاو ڕەحمەتی خوای لەسەر بێت دەڵێ، پێغەمبەری خودا سەڵات و سەلامی خوای لەسەر بێ فەرموویەتی، ئەوەندە قورئان بخوێنن کە دڵتان لەسەریەتی، بەڵام کە بێتاقەت بوون یان قورئان خوێندنەکەتان سەری کێشا بۆ ناکۆکی و دووبەرەکی، ئیتر هەستن ئەو کۆڕە چۆڵ بکەن و وازی لێبهێنن.